ان لک فی النهار سبحا طویلا بێگومان بە ڕۆژ هاتووچۆیەکی درێژ و خەریک بوونێکی زۆرت بە کاروباری ژیانەوە هەیە لەبەرئەوە لە ڕۆژا لە نوێژە فەرزەکان و سوننەتەکانی بەر و دوایان بەو لاوەت بۆ ناکرێ وەک لە شەوا کە دەست بەتاڵە بیت بێگومان خوای تۆ ئەزانێ کە تۆ نزیکەی دوو سێیەکی شەو و جارجار نیوەی شەو و جارجار سێیەکی شەو بە پێوەی بۆ شەونوێژ و کۆمەڵێکیش لە موسڵمانانی هاوڕێت لەمەدا لەگەڵتن و شەو هەڵەستنەوە بۆ شەونوێژ خوا خۆیشی ئەندازەی شەو و ڕۆژ ڕائەگرێ و ئەزانێ ئێوە بۆتان ناژمێررێ چەند سەعات شەونوێژتان کردووە لەبەرئەوە لێتان خۆش بوو کە هەرچەندتان شەونوێژ پێ بکرێ هەر ئەوەندە بکەن. چەندتان پێکرا قورئان بخوێنن ئەوە بەسە خوا ئەزانێ لەمەولا ئێوە لێتان نەخۆش ئەکەوێ و هیتری واتان تیا ئەبێ بە زەویدا ئەگەڕێن کاسپی ئەکەن و داوای ڕزق و ڕۆزی لە خوا ئەکەن و هیتری وایشتان تیا ئەبێ لە غەزادا ئەبن و شەڕ ئەکەن لە ڕێی خوادا لەبەرئەوە چەندتان پێکرا قورئان بخوێنن و نوێژەکانتان بکەن و زەکاتی ماڵتان بدەن و قەرز بدەن بەخوا بە قەرزدانێکی جوان واتە خێر و خێرات بکەن کە بە دڵ پێتان خۆش بێ و هەرچیش پێشی بخەن بۆ خۆتان و بەر لە مردنتان بیکەن بە خێر و حەسەنات لای خوا ئەیبیننەوە بە چاکتر و زیاتر لەوەی کردووتانە و بەخشیوتانە داوای لێبوردنیش لە خوای خۆتان بکەن خوا گوناهبەخش و بەڕەحم و میهرەبانە.